کلیلی حەوتەم، وابەستەبوون، تۆوەکانی بەجێهێنان. هەندێک جار کە خەڵک فەشەل دێنن بەهۆی کەم تواناییانەوە نییە، بەڵکو بەهۆی کەم وابەستەبوونیانەوەیە. زیج، زیجلار. منداڵێک هەبوو لە تەمەنی دە ساڵیدا بە ڕووداوی ئوتومبێل قاچی چەپی لەدەستدا. ئەندامانی خێزانەکەی بەم ڕووداوە زۆر غەمبار بوون. هاوڕێ و مامۆستایانی قوتابخانەکەی بە شێوازێکی جیاواز هەڵس و کەوتیان لەگەڵ دەکرد لەبەر ئەوەی کەمەندان بوو منداڵەکە بڕیاریدا واز لە قوتابخانە بهێنێ و لە ماڵەوە درێژە بە خوێندن بدات منداڵەکە هۆگری مەلەکردن بوو ڕۆژێک لە کاتێکدا کە بە کەناری نیلدا دەڕۆیشت کۆمەڵێک کەم ئەندامی بینی لە یانەیەکی تایبەت بە مەلەکردن مەشقیان دەکرد بەو توێش لەگەڵیاندا ڕوون بۆوە ئەوان خۆیان بۆ بەشداریکردن لە پێشبڕچیەکانی مەلەوانی کەم ئەندامان ئامادە دەکەن بەبێ دوودڵی پەیوەندی بەو تیپەوە کرد و لەگەڵیاندا دەستی کرد بە مەشقکردن تا ساڵی 1970 مەدالیای زێڕینی بەدەستێنا و بۆ یەکێک لە پاڵەوانەکانی میسر لە مەلەوانیدا پاشەوە دیسانەوە بەهۆی پەرۆشیەوە گەڕایەوە بۆ قوتابخانە و پلەی باڵای بەدەستێنا دەستی کرد بە ممارەسەکردنی چەند وەرزشێکی دیکەی کەم ئەندامان لە ساڵی 1970 دا لە ئۆلۆمپیاتی تایبەت بە کام ئەندامان بەشداری کرد سەرسان بوو بەرامبەر بەو ئاستەی پێشبڕچێکارانی دیکە پێی گەیشت بوون لە ساڵی 1970دا خاڵێکی گۆڕانی گەورە لە ژیانی ئەم لاوەدا ڕوویدا بڕیاریدا دەریای مانش کەناڵی ئینگلیزی بە مەلەکردن ببڕێ ئەو کەسانەی لە دەوروبەری بوون ئامۆژگاریان دەکرد ئەم کارە نەکە چونکە پلەی گەرمیەکەی سێ پلە بوو لەو ناوچەیەشدا تەوژمێکی بەهێسە بوو ئەمەش مەترسیەکی گەورەی لەسەر دروست دەکات لەلایەکی دیکەشەوە بڕینی ئەم کەناڵە ماوەی زیاتر لە سی کیلۆمەتر مەلەکردنی دەوێ پێشتر زۆر لەو پاڵەوانانەی لە تەواوترین باری تەندروستی دابوون فەشەلیان هێنابوو لە بڕینی ئەم ماوە دوورەدا هەروە پێی دەگوترا هێشتا تەمەنی کەمە و کێشیشی لە 6 کیلوگرام کەمترە و کەم ئەندامیشە هەرگیز لەو بڕواایەدا نەبوون بتوانێت دەریای مانش بە مەلەکردن ببڕێ و بە کارێکی ئەستەمیاندا دەنا لاوەکە گوێی بەڕاکەیان نەدا و پەیمانانی بەخۆیدا دەبێ لە هەوڵی بڕینی ئەو دەریایەدا سەرکەوتوو بێ ڕۆژێکیان پێشنیازی بەشداریکردن لە پێشبڕکێی بڕینی ماش کەناڵی ئینگلیزی خراە بەردەستی بە مەرجێک هەر خۆی سەرجەم خەرجیەکانی بەشداریکردنەکەی لە ئەستۆ بگرێ بێ دوو دڵی یەکسەر ڕازی بوو لە ساڵی 1992 ماوەی شەش مانگ بەردەوام ڕاهێنانی کرد پاشان چووە تاقیکردنەوەی لێهاتووییەوە بۆ پێشبڕکێیەکە کە بەلایەنی کەمەوە خێرایی داواکرا و دەبواە سێ کیلومتر و نیو بێت لە هەر کاتژمێرێکدا سەرڕای ئەوەی خێرایی ئەم تەنها سێ کیلومتر بوو لە هەر کاتژمێرێکدا بەڵام هەرچۆنێک بوو لیژنە بەرپرسەکەی قەنەعات پێکرد ئەمیش قبول بکەن بۆ بەشداری پێکردن بۆ ئینگلتەرا سەفەری کرد و دەستی بە ڕاهێنانێکی چڕ و پڕ کرد ڕۆژانە ماوەی چوار کاتژمێر ڕاهێنانی دەکرد هەموو کاروبارەکان باش دەگوزەران تاکو دوو ڕۆژیش پێش وادەی پێشبڕکێیەکە لەو کاتەدا هەستی بە ئازارێکی زۆر کرد لە گوێیدا دوای پشکنین دکتۆر بۆی دەرکەوت چیسێکی چەوری هەو کردو لە گوێیدا دروست بووە بۆیە ناتوانێت بەشداری پێش بڕچەیەکە بکە لاوەکە داوای لە دکتۆرەکە کرد ئەو چیسە چەوریەی بۆ دەربهێنێ لەسەر داوای خۆی بە نەشتەرگەریەک چیسەکە لابرە پزیشکەکە پێی گوت دەبێلانی کەم بۆ ماوەی هەفتەیەک پشوو بدە ئەمەش مانای وهایە دەبێت لە پێشبڕکێیەکەدا بەشداری نەکە لێرەدا لاوەکە هەستی کرد وەختە خەونەکەی ژیانی نەیەتە دی ئەو کەسانەی لە دەوری بوون بەردەوام پێیان دەگوت پەیوەست بێت بە ئامۆژگاریەکانی دکتۆرەوە و چاوەڕێ بکە بۆ پێشبڕکێی داهاتوو لاوەکە هەرسوور بوو لەسەرەوەی بەشداری بکە ئیدی ئەنجامەکە هەر چۆن بێ لیژنەی سەرپەرشتیاری پێشبڕچەکە ناوبژیوانێکی تایبەتیان دیاری کرد تا چاودێری حاڵەتی لاوەکە بکە لە کاتی پێشبڕچەکەدا لە ساڵی 1982 ئەم لاوە گەشتەکەی لە کەناری دۆفر لە ئینگلتەراوە دەست پێ کرد و دوای دوازدە کاتژمێر و سی و نۆ خولەک گەیشتە کەنارەکانی فەڕەنسا سەرڕای حاڵەتی توندی تەوژمەکانی ئاوەکە و ماندووبوونێکی زۆر خێراتری مەلەوان بوو لەوانەی بەشداریان کرد تەنانەت لەوانش کە بەرزترین توانا و تەندروستی و باری جەستەییان زۆر بەهێزتر بوو لەو لە پێشبڕجەیەکەدا سەرکەوت و بووە یەکەمین مرۆڤی کەم ئەندام کە دەریای مانش بەمەلەکردن ببڕێ دوای سەرکەوتنی لە پێشبڕچەیەکەدا گوتی ئێستا من لەگەڵ هەر مەلەوانێکی دیکەدا بەڵکو لەگەڵ هەر کەسێکی دیکەدا جیاوازێکم نییە دەتوانم هەر کارێک کە کەسانی تر پێی هەڵدەستن منیش بیکەم تەنانەت بە شێوازێکی باشتریش لەوان ئەنجامی بدەم گەر پێکەوە لە چیڕۆکی ئەم لاوە ورد بینەوە دەبینین باوەڕبوونی پتەو و ئیرادە و پەیماندانەکەی زۆر بەهێزتر بوون لەو کۆسپ و ڕێگر و توانج و پلارە سلبیانەی ڕوبەڕووی دەبوونەوە ئەم بەو کارەی هیوای بە ملیۆنان کەم ئەندام بەخشی و دڵنیای کردن ئەوانیش دەتوانن ئامانجەکانیان بەدەست بێنن ئەم لاوە خالید حەسەن پاڵەوانی میسرە کە هێزی وابەستەبوونی یارمەتیدا خەونی ژیانی بهێنێتە دی لە کاتێکدا واڵ دیزنی پلانی بۆ دامەزراندنی سەنتەری ئیبیۆکۆت دەکێشا ناڕەحەتی و گرفتی زۆر ڕوبەڕووی بوونەوە بە تایبەت لە دەستگیرۆیی مادی پرۆژەکەدا بەڕادەیەک سێسەد بانک ئەم پرۆژیان ڕەت کردەوە تا بانچێک قبولی خەرجی مادی پرۆژەکەی کرد و ناوەندی ئیبکۆت کە تەنها خەونێک بووە بووە ڕاستیەکی واقعی هەموو ئەمەش بەهۆی وابەستەبوونی بەهێز و بەردەوامی واڵت دیزنیەوە بوو تۆماس ئەدیسۆن پێش ئەوەی گلۆپی کارەبایی دابهێنێت لە دە هەزار هەوڵیدا بێوەر بوو هەمووان هەوڵیان دەدا ورەی بڕوخێنن پێیان دەگوت ئەو فاشلێکی گەورەیە و باشترە واز لەم مەسلەیە بهێنێ ئەو هەمیشە دەیگوت فەشەلی نەهێناوە بەڵکو 1990 ڕێگای ناسەرکەوتووی لە دۆزینەوەی گڵۆپی کارەبایی دادۆزیوەتەوە ئەو بێ هیوانە بوو چونکە وەهای دادەنا هەر هەنگاوێک کە هەڵی دەوەشێنێتەوە هەنگاوێکە بۆ پێشەوە بەهۆی هێزی وابەستەبوونیەوە توانی خەونەکەی بهێنێتە دی کە ئێستا هەموو جیهان لی سوودمەندن هەرواچی ڕۆژی کۆلۆنیل ساندرس دامەزرێنەری کۆمپانیایەکی مریشکی کنتاکی کە لە تەمەنی 63 ساڵیدا خانە نشین کرا سامانێکی زۆری نەبوو یەکەمین چەکی مانگانەشی لە میریەوە بە بڕی نۆهەد و سێ دۆلار وەرگرت بەڵام ئەوەی ڕەت کردەوە بە هەر یارمەتیەکی کۆمەڵایەتی بژی ساندرز شێوازێکی تایبەتی ئامادەکردنی مریشکی هەبوو زۆر لە خەڵکانی دەوروبەری پێیان خۆش بوو هەوڵیدا ئەم شێوازە بە خاوەنانی هەندێک لە چێشخانەکان بفرۆشێ بەرامبەر بڕێ قازانج بەڵام هزار و هەفت چێشخانە ڕەفزیان کرد تاکو یەکێک لە چێشخانەکان تاقیکردنەوەی ئەم شێوازەی قبول کرد ئەمە بۆ سەتایەک بۆ سەرکەوتنی گەورەی کۆلۆنێڵ لە کۆتاییدا چێشخانەیەکی کنتاکی بە هەموو جیهاندا بڵاو بووە ئەمە ئاکامی پەیماندان و وابەستە بوون بوو کە لە هەموو فەشەلەکان گەورەتر بوو لاوێک کارەکەی لەدەستدا بە پۆست زیاتر لە 2000 داوای بە جیهان دەنارد بەڵام لە هەمویانەوە ڕەفزی بۆ هاتەوە ئەم لاوە بێ هیوا نەبوو دیسانەوە دوو هەزار داوای دیکەی هەر بە پۆستدا نارد و جارێکی دیکەش لە سەرجەم کۆمپانیاکانەوە داواکانی ڕەتکرانەوە لە کۆتاییدا لە بەڕێوبەرێتی پۆستە داوایەکی کارکردنی خراە بەردەست پێی گوترا ئەو شێوازەی وابەستە بوونەی هەیەی دەکرێت بێتە هۆی سەرکەوتنی لە کاری بەڕێوبەرایەتەکەدا نوێنەری سەرکەوتوی دەستەبەرکردن ئەتەمین کە داهاتی ساڵانەی دەگاتە زیاتر لە 600 هزار دلار لەلایەن کارمەندێکی نوێوە پرسیاری لێکرا کەی لە یەکێک لەو کڕیارانەیە بێ ئومێد دەبێت کە قەنەعات پێکردنی گرانە و هەموو هەوڵەکان ڕەت دەکەنەوە نوێنەرەکە وڵامی دایەوە بەوەوە بەندە کە کاممان پێش ئەوەی ترمان دەمرین دەگونجێت ئاستی پەرۆشیت بۆ کارێک زۆر بەرز بێت و وزەت گەورە و زانیاری باشت هەبێت و ئامانجەکە دیاریکرا و ئاشکرا بێت و خەونیشت بۆ بەدەستێنانی ئەو ئامانجەت شەو و ڕۆژی بێت و خەونەکەشت بخەیتە بواری کارپێکردنەوە هەروا پێشببینی ئیجابی بکەی بۆ بەدیهاتنی ئەم خەونەت بەڵام ئەگەر بڕی پێویستی وابەستە بوونت نەبێت بۆ ڕوبەڕوبوونەوەی کۆسپ و ڕێگرەکان ئەوە بێوەەر دەبی زۆرێک لە کارەکان لە دەست دەستن و دەرگای زۆر لە کۆمپانیەکان دادەخرێن و زۆرێکیش لە پەیوەندیە هاوسەرێتیەکان تێک دەچن هەموو ئەمانەش بەهۆی نەبوونی وابەستەیی و پابندبوونەوەیە ڕای کرۆک، سەرۆکی پێشووی زنجیرە چێشتخانەکانی ماکدۆناڵد وتوێتی، هەمیشە بەردەوام بە، هیچ شتێک لە جیهاندا نییە جێگرەوەی پێداگری و سووربوون بێ. بەهرەمەندی بە تەنها بەس نییە. زۆر کەسی فاشل هەن لە خاوەن بەهرەکانیشن. زیرەکی بە تەنها بەس نییە چونکە زۆر زیرەکن هیچ بەرهەمێکیان لەو زیرەکەیەتیان چنگ نەکەوتووە. تەنها فێربوون بەس نییە چونکە جیهان پڕیەتی لە فێربووی بێکەڵک. بەڵکو پێداگری و پلانکێشی و کۆڵنەدان توانای هەموو شتێکیان هەیە سرجەم کەسە سەرکەوتووە مەزنەکان هۆکارگەلی پاشەکشیان هەبوو و ڕوبەڕووی زۆر کۆسپ و ورە دابەزین بوونەتەوە تەنانەت حاڵەتی مایە پوچیشیان هاتۆتە ڕێ بەڵام هەرگیز خۆیان بەدەستەوە نەداوە و وازیان لە خەونەکانیان نەهێناوە ئەوانە قەنەعاتی تەواویان بەوە هەبووە تەنها یەک تاقیکردنەوە بەس نییە هەر بۆیە ژیانیان بۆ بەدیهێنانی خەونەکانیان بەخت کردووە ولیام شکسپیر گوتوێتی تا دواهمین هەناسەی ژیانت هەوڵ بدە و تێبکۆشە ئایا وابەستە بوون چییە؟ وابەستە بوون ئەو هێزەیە کە هەنمان دەدات بەردەوام بین تەنانەت لە بارودۆخە ناهەموار و قورسەکانیشدا ئەو هێزە پاڵنەرەیە بەرەو بەجێهێنانی کۆمەڵەکارێکی مەزنمان دەبات وابەستە بوون ئەو هاندەرەیە وەها لە دایکەکان دەکات سوور بن لەسەر ئەوەی منداڵەکانیان فێری ڕێڕۆیشتن بکەن پەیماندانێکی بەهێزە بۆ گۆڕینی شتە ئاساییەکان بۆ شتی نایاب ئەوەیە وهات لێ دەکات بە دووری زۆر بەڕێدا بڕۆیت تەنانەت ئەگەر لە ژێر لێزمەی بارانیش دەبێت لە ناخی دەروونتەوە توانا شاراوەکان دەردەکات و دەیخاتە ژێر ڕچێفتەوە بەهۆی هێزی وابەستە بوونەوەیە تۆ هەرگیز ناگەڕیتە دواوە کە تاقیکردنەوەیەک دەکەیت دەرفەتی زیاترت بۆ سەرکەوتن لە بەردەمدا دەکرێتەوە دکتۆر ڕۆبەرت شۆلەر لە کتێبەکەیدا هێزی بیرکردنەوەکان گوتویەتی ئەو پەڕی هەوڵت بەکاربێنە و بە بچووکی دەست پێ بکە بەڵام لە ئاستێکی گەورەدا بیر بکەرەوە پێویستە کۆسپەکان تێپەڕێنی لە هەموو ئەوەی لە بەردەستدایە کەڵک وەرگرە هەمیشە ئامادەی جوڵە و هەڵسو کەوتکردن بە پێشببینی ئاستەنگ و کۆسپەکان بکە بەڵام ڕێیان پێمەدا ڕێگەی بەرەو پێش چوونت لێ بگرن ئەو کاتەی یاری تۆپی سەرمێزم دەکرد هەموو گێمەکانم نەدەبردەوە بەڵام یاریەکەم دەبردەوە گەورەترین یاریزانەکانی تۆپی باسکە تەنها سەتا پێنجی هاوڵدانەکانیان گۆڵ دەکەن باشترین تیپی تۆپی پێی ڕاهێنانی بەردەوام و ڕێک و پێک دەکەن بەو هیوای گۆڵێک یان دوو گۆڵ لە یاریەکدا بکەن لە دیدارێکی تەلەفزیۆنیدا لە لیوزیانای ئەمریکا پرسیارم لێکرا کەی دەکرێت وها دابنیت کەسێک فەشەلی هێناوە وەڵام مندایەوە کاتێک کەسەکە خەونێکی بەهێزی هەیە و زۆر لە زانستەکانی خوێندووە و سامان و کات و هەوڵێکی زۆری بۆ باشترکردنی لێهاتووەکانی خەرج کردووە و خەونەکەشی خستۆتە بواری جێبەجێکارییەوە بەڵام لە هەر هۆیەک بێت لە جوڵە و هەوڵەکانی وەستاوە پەندێکی کۆن هەیە دەڵێ سەرکەوتووەکان ناگەڕێنەوە دواوە و گەڕاوەکانیش سەرکەوتو نابن تۆ هەرگیز بێوەڕ نابیت مەگەر لە هەوڵدان بوەستیت زۆر بە سانایی کلیلی سەرکەوتن ئەوەیە بێ هیوا مەبە ئێستا ئەم پرسیارت لێ دەکەم چەند جار خەونت هەبووە و بەهۆی بارودۆخە سەخت و دژوارەکانەوە واز لێ هێناوە ئایا کاتیەوە نەهاتووە هێزە شاراوە بەندکراوەکانی ناخت ئازاد بکەی ئایا کاتیەوە نەهاتووە خەونەکانت بهێنیتە دی ئەوەش لە ڕێی وابەستەیی و سووربوونت لە سەریان دەبێت بۆ بەدیهێنانی خەونەکانت خۆت وابەستە بکە چیت هەیە پێی ببەخشە ئیدی دەوروبەر و هاوڕێ و نزیکەکانت هەرچیەک دەڵێن گرنگ نەبێت بەلاتەوە وزەکەت بۆ بەدەستێنانی ئامانجەکانت ئاراستە بکە بزانە لە ڕێگەی سەرکەوتندا زۆر لە ڕووداوەستاون و بەرامبەری کردنت پێدەگات دەبێت ڕوبەڕووی هەر هەمویان ببیتەوە و گوێیان پێ نەدەی هیچ بایەخێکیان بۆ دامنێ بەسەریاندا سەر بکەوە و بەردەوام بە هەمیشە لە یادت بێت پێداگری و سووربوون بەسەر بەرگریکردندا ساڵ دەبێت خانمە گۆرانیبێژی ئەمریکی درۆسی فێلد گۆرانیەکی کۆنی هەیە لە وشەکانی ئەو گۆرانیەدا دەڵێت خۆت لە زەوی بەرز بکەرەوە خۆت لە تەپ و تۆز بتەچێنە و جارێکی دیکە سەر لە نوێ دەست پێ بکەرەوە ئێستا ئەم ڕەچەتەیەت پێشکەش دەکەم بۆ گەیشتن بە پلەیەکی بەهێزی وابەستە بوون یەکەم پەیمان بە خۆت بدە لە نێوان ئەندامانی خێزانەکەتدا باشترین بیت بەهۆیانەوە پەیوەندی لەگەڵ ئەندامانی خێزانەکەتدا باشتر بکەیت پەیمان بەخۆت بدە ڕۆژانە دووپاتیان بکەیتەوە هەموو ئەو کەسانی خۆشت دەوێن لە ئامێز بگرە و لە خۆتیان نزیک بکەرەوە و خۆشەویستی خۆتیان بۆ دەربڕە بانگشتیان بکە بۆ نانخواردنی ئێوارە یان پیاسەی نێوباخچەیەک یان هەوایەکی پاک لە یشەکانی ماڵدا هاوکار بە ئەگەر بە شوشتنی قاپ و قاچاق بێت یان ئامادەکردنی جێگای خەو بۆ هەموو ئەندامانی خێزانەکەتی دەربخە تۆ خەمیانت هەیە و وابەستەیت بە گیانی خانەوادەییەوە ئەگەر سرجەم ئەم خاڵانت پەیڕەو کرد هەموو ئەو کەسانە خۆشحاڵ دەکەیت کە لە دەوروبەرتن و خۆیشت لە هەر کاتێکی تری ڕابردوو دڵخۆش و کامەرانتر دەبیت دووەم وابەستەبوون بە کارەکەتەوە سێ هۆکار لای خۆت بنووسە کە دەتوانیت لە ڕێیانەوە ئاستی کارەکەت باشتر بکەی و پەیمان بە خۆشت بدە وابەستەیت بە جێبەجێکردنیانەوە هەبێ دوور بە لە زۆر بڵێ و قسەکردنی سەلبی لەبارەی هەر کەسێکی دیکەوە هەمیشە ئامادەیت هەبێت بۆ هاوکاریکردنی ئەوانی دیکە هەمیشە نووسنگەکەت خاوێن بکەرەوە و ڕێک و پێچی بکە زوو بچۆرە سەرکارەکەت و دواهمین کەسیش شوێنی کارەکەت بەجێ بهێڵێت با تۆ بیت بۆ هەمووانی دەربخە تۆ گرنگیان پێدەدەی و گرنگیش بە کارەکە دەدەیت سێم خۆت وابەستە بکە خۆش دوو بیت لیستێکی مێژوویی لەدایکبوونی ئەندامانی خێزانەکەت و هاوڕێ و هاوکارەکانت بنووسە و بە بۆنەی لەدایک بوونیانەوە کارتی پیرۆزباییان پێ بگەیەنە یان پەیوەندی تەلەفۆنیان لەگەڵ بکە یاخود داوەتیان بکە بۆ نان خواردنی ئێوارە خۆت وابەستە بکە چەند کارێک بکەیت ئەگەر سادەش بن بۆ دڵخۆشکردنی دەوروبەرەکەت هەوڵ بدە چوارم خۆت وابەستە بکە بە هەوڵدانت بۆ بەدیهێنانی ئامانجەکانت لەسەر ئامانجەکانت جەخت بکە نەک خودی چاڵاچی یان تێکشکان و نووسدانەکان خۆت پابەند بکە تەندروستیەکی باشت هەبێت خواردنی تەندروست بخۆ زۆر ئاو بخۆرەوە ڕۆژانە ڕاهێنانی وەرزشی بکە بەردەوام بە لە سەردانی پزیشک لە کاتی نزیکدا و پارێزگاری لە کێشی نمونەیل بکە و لە هەر خویەکی خراپ دوور بکەرەوە پێنجەم خۆت وابەستە بکە لە هەر کارێکدا دەیکەیت باشترین بیت ساڵانە بەلایەنی کەمەوە ئامادەی دووانە محازرە ببە سوور بە لەسەر خوێندنەوەی ڕۆژانە لانی کە ماوەی بیست خولک لە هەر ڕۆژێکدا هەوڵ بدە هەمیشە لە نێو کەسانی ئیجابی و سەرکەوتوو دابیت شەشەم خۆت وابەستە بکە بۆ یارمەتیدانی کەسانی دیکە هەمیشە دەستی یارمەتی درێژ بکە یارمەتی هەژاران بدە ئەوەی لە پێویستی خۆ زیادە بیبەخشە بە کەسانێک کە بەڕاستی پێویستیان پێیەتی خۆت وابەستە بکە بە پەرستنی خودداوە نوێژەکان ئەنجام بدە داوای یارمەتی لە خوددا بکە ئیدی لە کامەرانترین مرۆڤەکان دەبیت هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتەوەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە.